بەڕێزان گەیشتین بە پاری پانزە، دەلاقەی دڵنیابوون. ئازیزان زۆرێک لە خەڵکان لەو کاتانەدا کە پێویستیان بە هاوبیر و ڕاکردنی خەڵکانی تر هەیە لەگەڵ خۆیاندا بە مەبەستی قەناعەت پێکردنیان هەڵدەستن بە زۆربڵێی و چەنەبازی. ئەم جۆرە کەسانە خەریکن بە سەپاندنی بیروڕاکانی خۆیان لایەنی بەرامبەر ناچار دەکەن کە قبوڵیان بکەن لە حاڵێکدا کە نازانن گرتنی ڕادەربڕین لە لایەنی بەرامبەر دەبێتە هۆی دروستکردنی نەفرەت دەکرێت لەودا ئەم هەڵەیە زیاتر لە زۆر کاتدا لەلایەن فرۆشیارانەوە ڕوو دەدات و زۆریشیان لەسەر دەکەوێت لە کاتی ڕووبەڕووبوونەوە لەگەڵ کەسانی تردا دەبێت ئاگاداری ئەوە بین کە ئەوان زیاتر لە ئێمە شارەزایی کێشە و گرفتارییەکانی خۆیانن و ئەمە ڕاست نییە کە ئەم مۆڵەتەیان نەبێت تاکوو دەربارەی کێشەکەیان ڕای خۆیان بەیان بکەن شێوازی گونجاو لە وەها بارودۆخێکدا ئاراستەکردنی چەند پرسیارێک دەبێت لەلایەن ئێوەوە بەو مەبەستەی کە لایەنی بەرامبەر هەندێک زانیاری بخاتە بەردەمتان کاتێک کەسی بەرامبەر ڕا دەردەبڕێت ئەم ئەگەرە بوونی هەیە لەگەڵ ئەودا هاوڕا و هاوبیر نەبن، بەڵام ئەوە لەبیر نەکەن کە سەرکەوتنی ئێوە لە قسە پێبڕین و سەپاندنی قسەی خۆتاندا نییە، پێبڕینی قسەی لایەنی بەرامبەر کارێکی زۆر مەترسیدارە، چونکە ئەو دەخاتە پلەی تۆڵەسەندنەوەوە، کاتێک کە لایەنی بەرامبەر بیروبۆچوونێکی زۆری بۆ دەربڕین هەیە، هەرگیز ئامادە نابێت کە فەرامۆشیان بکات و گوێ لە قسەکانی ئێوە بگرێت. هەر بۆیە ڕێگە چارە تەنها هۆگری و تاقەت گرتنە. ئێوە دەبێت بە هۆگرییەوە گوێشل بکەن بۆ قسەکانی لایەنی بەرامبەر و وای پیشان بدەن کە بیر لە وتەکانی ئەو دەکەنەوە. ئەگەر لە وەها کاتێکدا لە ناخی دڵەوە لایەنی بەرامبەر هان بدەن کە بیر و بۆچوونەکانی خۆی لەگەڵ ئێوەدا باس بکات لە بەرەنجامدا مشتومڕەکە دڵنیاتر دەبێ. مەسەلەکە ئەمەیە کە ئایا ئەم شێوازەی لای سەرەوە لە مامەڵە بازرگانییەکانیشدا کاریگەر و سەرکەوتووە؟ مۆڵەت بدەن با لەم بارەیەوە قسە بکەین و بە وتنی ئەم بەسەرهاتە کە هی کابرایە کە ناچار بوو ئەم شێوازە پەسەند کات بگەینە ئاکام و ئەنجامێک. بەڕێزان چەند ساڵێک لەمەوبەر یەکێک لە گەورەترین کارخانەکانی دروستکردنی ئۆتۆمبێل لە ئەمریکا بۆ دەستەبەرکردنی ڕووپۆشی ناوەوەی بەرهەمەکانی خۆی کە لە ماوەی ساڵێکدا بەرهەمی دەهێنان ڕێژەی داخوازییەکەی خۆی بە ناوەندی بەرهەمهێنانی ئەم جۆرە ڕووپۆشانە ئاراستە کرد و داوای لێکردن کە نموونەی کاڵاکانی خۆیان بنێرن بۆ کارخانە لە نێوان سەرجەم کارخانە گەورەکانی بەرهەمهێنانی ڕووپۆشی ناوەوەی ئۆتۆمبێل، سێ کارخانە ئامادەیی خۆیان دەربڕی و نموونەکانیان بە کارخانەی ناوبراو تەسلیم کرد. نموونە وەرگیراوەکان بە وردی خرانە بەر لێکۆڵینەوە لە ڕۆژێکی دیاریکراودا، بانگهێشتی نوێنەرانی هەرسێ کارخانەکە کرا بۆ گفتوگۆ دەربارەی مەرجەکانی پێشنیار و چۆنیەتی کارەکە لە نووسینگەی کارخانەی ئۆتۆمبێلدا ئامادە ببن. یەکێک لەو نوێنەرانەی کە دەبوو لەم دانیشتنەدا بەشداری بکات، بەڕێز حە بە ڕە بوو ئەو بەسەرهاتەکەی پاشان لە خولەکەی ئێمەدا بەم شێوەیە باس کرد، بەرواری بەشداربوونم لە کاتێکدا بە من گوترا بەهۆی قوڕگئێشەوە لە دەرەوەی شاردا پشووم دەدا، مامەڵەیەکی گەورە بوو نەدەکرا بەو ئاسانییە چاوپۆشی لێ بکرێ. بەو پەڕی نائومێدییەوە لە ڕۆژی ناوبراودا خۆم گەیاندە دانیشتنەکە لە کاتی دیاریکراودا بەسترا. دوو نوێنەرەکەی تر دەربارەی نموونەکانی خۆیان زۆر قسەیان کرد. بەڵام من لەبەر قوڕگ ئێشەکەم نەمدەتوانی قسە بکەم، دەنگم بە جۆرێک نووسابوو کە بە سەختی نووزەنووزم دەکرد، سەرەی من کە گەیشت بە ناچاری لەسەر پارچە کاغەزێک نووسیم، بەهۆی قوڕگ ئێشەوە توانایی قسەکردنم نییە. کاغەزێکم بەدەست گەیشت و گەڕا و سەرەنجام پاش سەرۆکی بەشی فرۆشی و بەڕێوەبەری ماڵی کاغەزەی گەیشتە دەست سەرۆکی کارخانە و ئەویش لە کاتێکدا کە داوای لێکردم، شووبدەم وتی، من لەبری ئەو قسە دەکەم. شایانی باسە کە بڵێم ئەو لە من باشتر ئاماژەی دا بە تایبەتمەندییەکانی نموونەکانی ئەو کارخانەیەی ئێمە، مشتومڕێکی سەرنجڕاکێش تایبەتمەندیی کاڵا نمایشکراوەکان لەلایەن منەوە دروست بوو. سەرۆکی کارخانە چونکە لەلایەن منەوە قسەی دەکرد، لە گفتوگۆکاندا لایەنگری منی دەکرد. تەنها کارێک کە من دەمتوانی ئەنجامی بدەم ئەمە بوو کە بە زەردەخەنە و جوڵەی سەر دووپاتی بکەمەوە، لە کۆتایی ئەم دانیشتنە بێوێنەیەدا گرێبەستێک تەسلیم بە من کرا کە بابەتەکەی ئامادەکردن و پێدانی نزیکەی نیو ملیۆن مەتر قوماشی تایبەت بە ڕووپۆشی ناوەوەی ئۆتۆمبێل بوو بە نرخی یەک ملیۆن و شەش سەد هەزار دۆلار. تا ئەو بەروارە ئەمە گەورەترین پێشنیارێک بوو کە من توانیبووم بۆ کارخانەکە وەریگرم. ئەو خاڵەش بە یاد بهێنمەوە کە ئەگەر بشم توانیایە قسە بکەم خۆم دەبوو بەرگریم لە نموونەکان بکردایە ئەوا لەم کەمکردنەوەیەدا سەرکەوتوو نەدەبووم چونکە ئاگاداری توانای ڕکەبەرەکان بووم و دەمزانی لە لایەنی توانایی کارەوە باشترن لە ئێمە لەم مامەڵەیەدا بە شێوەیەکی قەدەر کە هەندێک جار چەندە بەسوودە کە مەجال بدەین کەسانی تر بۆ ئێمە قسە بکەن بەڕێزان خراپ نییە لێرەدا نموونەیەکی ترتان بۆ باس بکەم تاکوو پەی بە گرنگی مۆڵەتدان بە بیروڕا دەربڕین لە مامەڵە بازرگانییەکاندا ببەن بەڕێز ژوزف سینبا کە یەکێکە لە نوێنەران و کارمەندانی کۆمپانیای کارەبایی فیلادلفیا، هەروەها بابەتی باسکراوی سەر زەوی لە ڕێگەیەکی هەڵکەوتەوە بۆ دەرکەوت، بەسەرهاتەکە کاتێک ڕوویدا کە بەڕێز ژوزف سینبا لە کێڵگەکانی سەر بە جوتیارە پارەدارەکانی هۆڵەندی لە ناوچەیەکی پەنسلڤانیادا پیاسەی دەکرد، دەیویست لە ڕێگەی ئەم گەڕانەوە زەمینەیەکی لەبار بۆ نمایشکردنی بەرهەمەکانی کۆمپانیای کارەبایی فیلادلفیا پەیدا بکات. بەڕێز ژوزف کاتێ لە بەردەم یەکێک لەو کێڵگانەدا کە حەسارێکی ڕێک و پێک و زەوییەکی فراوانی هەبوو، ئەمەش ئاماژە بوو بۆ دەوڵەمەندی خاوەنەکەی تێدەپەڕی لە کەسێکی پرسی کە بەوێدا تێدەپەڕی. بۆچی خەڵکی ئەم ناوچەیە سوود لە کارەبا وەرناگرن؟ ئەو پیاوە بە لەحنێکی بێزارییەوە وەڵامی دایەوە، ئەمانە خەڵکێکی چاوبرسین، ناکرێت شتێکیان پێ بفرۆشرێت. سەرەڕای ئەوەش ئەمانە ڕایەکی باشیان لەمەڕ کۆمپانیای کارەبا نییە، خودی خۆم چەند جارێک هەوڵم داوە بیروڕای ئەوان بۆ کارەبا و گرنگیەکەی ڕابکێشم، بەڵام بێ سوود بوو. ئەگەرچی بۆی هەبوو ئەو کەسە لەسەر هەق بێ، بەڵام بەڕێز سینبا پاش بیستنی قسەکانی پیاوەکە بڕیاریدا ئەویش لەم بارەیەوە هەوڵی خۆی بەکار بەرێت، بەم بڕیارەوە بەڕێز سینبا خۆی گەیاندە یەکێک لە کێڵگەکان و تەق البابی کرد، پاشماوەی بەسەرهاتەکە لە زمانی خۆیەوە ببیستن کە لە پۆلدا بۆ ئێمەی باس کرد. جاری دووەم کە لە دەرگامدا، دەرگاکە بە دەنگێکی نالەبار کرایەوە و ژنێک سەری لە لای دەرگاکەوە هێنایە دەرەوە کە پاشان بۆم دەرکەوت ناوی دروکن بردە. خاتوو دروکن کاتێک کە زانی من نێراوی کۆمپانیای بەرهەمهێنانی ماتۆڕی کارەبام لە فیلادلفیا ئەوا دەرگاکەی دایەوە بە ڕوومدا، بەڵام من نائومێد نەبووم و بۆ جاری دووەم لە دەرگاکەم دایەوە. جارێکی تر کرایەوە، خاتوو دوروکن دەست بەجێ هەرچی هات بەدەمی دا نەیگێڕایەوە و بە ئاشکرا پێی وتم، بەر لەوەی بتوانێت دەرگاکە دابخات، بەوم وت، خاتوونی بەڕێز، بەداخەوەم کە موزاحیمتان بووم، بەڵام من نەهاتووم بۆ ئێرە تاکوو کارەباتان پێ بفرۆشم، بەڵکوو هاتووم تا هێلکە بکڕم. خاتوو دوروکن لەگەڵ ئەوەدا پیر دەردەکەوت، بەڵام دەرگاکەی بە تەواوەتی کردەوە و لێی پرسیم، ئێوە چۆن زانیتان کە مریشکەکانی من لە نەژادی دۆمینیکەن؟ لە وەڵامدا وتم. چونکە منیش مریشک ڕادەگرم و دەبێت ئەوەش بڵێم کە لەنێو مریشکی نەژادی دومینیکدا چاکتر لە مریشکەکانی ئێوەم نەدیوە. بەم وەڵامە هەستم کرد جارێکی تر ئەم ژنە پیرە تووشی بەدگومانی بۆوە چونکە دەستبەجێ پرسی، ئێستا کە خۆتان مریشک ڕادەگرن بۆچی هێلکەکانی خۆتان بەکار ناهێنن؟ بۆ ئەوەی بەسەر گومانەکەی ئەودا زاڵ ببم دەستبەجێ وەڵامم دایەوە، بۆ ئەوەی نەژادی مریشکەکانی من لگور نییە و هێلکەکانیان سپییە و خۆشتان دەزانن کە هێلکەی سپی لە دروستکردنی کێکدا هیچ کات بەراورد ناکرێت لەگەڵ هێلکەی دومینی کە پێستی قاوەییە لە هەمان کاتدا ژنەکەی من شانازی دەکا بەو کێکانەوە کە دروستیان دەکا. بەڕێزان ئەم وەڵامەی من دوودڵیەکەی خاتوو دروکنی برد و نەیهێشت و مۆڵەتی دام هاوڕێ لەگەڵ ئەودا بچمە ناو ئەو کێڵگە بەرفراوانەوە لە کاتی تێپەڕبوونمدا بەو گۆڕەپانە بە وردی سەیری دەوروبەرم کرد و زانیم کە لە کێڵگەکەدا شوێنێکی شیردۆشی لێیە کە زۆر رێک و پێک و پاک و خاوێنە. بە بینینی شوێنی شیردۆشین جارێکی تر بە نیازی ناچارکردنی خاتوو دروکن بە قسەکردن وتم، خاتوون دەتوانم گرەوتان لەگەڵ بکەم کە دەرامەتی ئێوە لە مریشکەکانتان زیاترە لە دەرامەتی مێردەکەتان کە لە شیرەمەنی دەستی دەکەوێ. ئەم قسەی ئێجگار جێگەی خۆی گرت و بێوەژنەکەی هێنایە سەر شەوق و زەوق تاکو تێکڕا زانیارییەکانی خۆی بخاتە بەردەمی من. ئەو لە کاتێکدا کە قسەی دەکرد تکای لێ کردم لەگەڵیدا بچمە سەیری هێلانەی مریشکەکانی. لە کاتی بەسەرکردنەوەی شوێنی مریشکەکان ئاگادار بووم کە کەرەسەی پێویستی ئامادە کردووە و شێوازی بەکارهێنانی ئامێرەکان بە جوانی دەزانێت. هەر لەبەر ئەمە بوو کە منیش بە گەرم و گوڕی ستایشی کارەکەی ئەوم کرد و هەندێک دەستوورم دەربارەی ئامادەکردنی خۆراکی تایبەت بە مریشکەکان ئاراستەی ئەو کرد و مەسەلەی دابینکردنی گەرمیم هێنایە ئاراوە و داوام لێ کرد تا ڕای خۆی دەربڕێ. زۆری نەبرد کە قسەکانمان گەرم و گوڕ بوو. بۆ یەکتر باسی تەجروبەکانی پێشووم دەکرد. لە میانەی گفتوگۆ لە تەجروبەکانی ڕابردوو، خاتوو دروکن وتی. کە هەندێک لە دراوسێکان کارەبایان ڕاکێشاوە بۆ کولانەی مریشکەکانیان و ئاکامێکی باشیشیان هەبووە، ئێستاش دەیەوێت من بە ڕوونی ڕای خۆم لەم بارەیەوە بڵێم کە ئایا بەرژەوەندی هەیە کە ئەویش ئەم کارە بکات یاخود نا. دوو هەفتە پاژەوە مریشکە ڕەگەز دۆمینیکەکانی خاتوو درووکنبرد لە ڕووناکی گڵۆپە کارەباییەکاندا چینەیان دەکرد. ئەو پێشنیارەکەی خۆی بە من دا و هێلکەیەکی زۆریشی دەست کەوت. منیش خۆشحاڵ بووم و سوودم برد، هەروەها ئەویش ڕازی بوو، قازانجێکی زۆری دەست کەوت. بەڕێزان خاڵی سەرنج ڕاکێش لەم بەسەرهاتەدا ئەو بایەخە بوو کە بۆ قسەکانی ژنەکە دام دەنا ئەگەر نەمهێشتایە خاتوو دروکن خۆی دەربارەی بابەتەکە قسە بکا بێگومان نەمدەتوانی بەم ژنە هۆڵەندەی کێڵگەیەکی پەنسلڤانیا کارەبا بفرۆشم بەم جۆرە کەسانە ناتوانین کارەبا بفرۆشین بەڵکو دەبێت کارێک بکەین خۆیان شت بکڕن. بەم دواییانەدا لە لاپەڕەی ئابووریی ڕۆژنامەی نیۆیۆرک هرالد تریبوون ئاگادارییەکی گەورە چاپ کرا کە تێیدا بانگهێشتی کابرایەکی دەوڵەمەند و بە تەجروبە کرابوو بە مەبەستی هاوکاری کردن. بەڕێز چارلز تا کوبلیس وەڵامی ئاگادارییەکەی دایەوە. وەڵامەکەی خۆی خستە سندووقی پۆستەوە. چەند ڕۆژ پاژەوە ئەویان بانگهێشت کرد بۆ چاوپێکەوتن. بەڕێز چارلز بەر لە چوونی بۆ دامەزراوەی ناوبراو چەندەها سەعات لە کاتی خۆی لە وال ستریت بەسەر برد تاکو زانیاریی پێویستی لەبارەی دامەزراوەی ناوبراو دەست بکەوێت، لە میانەی گفتوگۆکەدا ئەو وتی، شانازی دەکەم کە لەگەڵ دامەزراوەیەکی بێوێنەی وەکو ئێوەدا هاوکاری بکەم، وەک دیارە ئێوە بیست و هەشت ساڵ لەمەو پێش دەستتان پێکردووە، واتە نووسینگەیەکی بچووکتان هەبووە و نووسەرێکی خێرانووس، ئایا ئەمە ڕاستە؟ سەرۆکی دامەزراوەی ناوبراو کە هەروەک پیاوێکی سەرکەوتوو حەزی دەکرد سەرکەوتنەکانی خۆی جارێکی تر بەیاد بهێنێتەوە بۆ ماوەیەکی دوور و درێژ دەربارەی ئەمەی کە چۆن بە چوار سەد و پەنجا دۆلار و بیرۆکەیەکی گرنگ کارەکەی دەست پێکرد و چۆن لەگەڵ نائومێدیدا جەنگا و لە بەرامبەر ئەو کەسانەی کە گاڵتەیان پێ دەکرد وەستا و ڕۆژانە شانزە سەعات کار قسەی زۆری کرد و سەرەنجام ئاماژەی بەم بابەتەدا کە لە ئاکامدا سەرکەوتنی بەدەست هێنا و ئێستا گەورەترین بازرگانی وال ئستریت بۆ ڕێنمونی دێنە لای ئەو ئەو بە هەبوونی وەها پێشینەیەک شانازی دەکرد و هەقیشی بوو. هەمووان لە باسکردنی سەرکەوتنەکانی خۆیان چێژ وەردەگرن، ئەو لە میانەی قسەکانیدا پرسیاری لە تەجروبەی کاری کوبلیس دەکرد و پاشان یەکێک لە یاریدەدەرەکانی بانگ کرد و وتی، وا دەزانم ئەو پیاوەی کە دەمانەوێت ئەم بەڕێزە بێت. کوبلیس ئاکامی باشی دەستکەوت و لەو هەموو زەحمەتەی کە بۆ دەستخستنی زانیارییەکانی کێشای و هەروەها ئەو مەجالەی کە بە سەرۆکی دامەزراوەکەیدا تا دەربارەی سەرکەوتنەکانی خۆی بدوێ ئەو لایەنی بەرامبەری هاندا تا قسە بکات و بەم جۆرە کاریگەرییەکی باشی لەسەر ئەو دانا. ڕاستیەکەی ئەمەیە کە تەنانەت دۆستانی ئێمەش وای بە باش دەزانن تاکو دەربارەی سەرکەوتنەکانی خۆیان قسە بکەن نەک ئەوەی گوێ لە سەرکەوتنەکانی ئێمە ڕاگرن. لارش فوکو، فەیلەسوفی فەڕەنسی وتوویەتی، ئەگەر دەتانەوێت دوژمن بۆ خۆتان دروست بکەن، ئەوا هەوڵی ئەوە بدەن خۆتان بەسەر دۆستەکانتاندا فەرز بکەن و ئەگەریش دەتانەوێت دۆست بۆ خۆتان دروست بکەن، ئەوا با دۆستەکانتان فەرز بن بەسەرتاندا. بەڕێزان بۆچی ئەم وتەیە ڕاستی هەیە؟ بۆ ئەوەی کە کاتێک دۆستان بەسەر ئێمەدا فەرز بوون ئەوا لە هەستی بە بایەخ بوون بەشدار دەبن بەڵام ئەگەر بە پێچەوانەوە بوو ئەو کات هەست بە شکان و بچوکی دەکەن و چیدی حەسادەت و کینە دێتە ئاراوە ئەڵمانیەکان پەندێکیان هەیە کە بە نزیکەیی هەمان واتای هەیە نایابترین چێژەکان ئەو چێژەیە کە لە بەدبەختی کەسانی حەسود بەشمان بەرکەوێت بۆ هەیە هەندێک لە هاوڕێیان زیاتر لە گرفتاریەکانی ئێوە چێژ وەرگرن وەک لە سەرکەوتنەکان کەواتە با سەرکەوتنەکانی خۆمان چووک دەربخەین و هیچ باسێکیان لێ نەکەین بەواتایەکی باشتر زیاد لە ڕادەبەدەر لە سەرکەوتنەکانی خۆتان بە سادەیی باس بکەن. ئیروین کوپ نووسەری ئەمریکی کە کاری پارێزەریشی دەکرد ڕۆژێکیان لە بەرامبەر دادوەرێکدا سوودی لەو دەستوورەی سەرەوە وەرگرت. ڕۆژێکیان دادوەرێک بە ئیروین کوبی وت، ئاگادار بووم کە ئێوە یەکێک لە بەناوبانگترین نووسەرەکانی ئەمریکان. ئایا ئەمە ڕاستە؟ ئیروین کوپ بە هێمنیەوە لە وەڵامدا وتی، بۆی هەیە زیاتر لەمەی کە شایستەی بم بەختەوەر بم. تا ئەو جێگەی کە دەبێت دەبێ لەسەر خۆ بین، چونکە ئەگەر ڕاستی لەبەر چاو بگرین، هیچ یەک لە ئێمە ئەوەندە گرنگ نین کە بەهایەکی بێوێنەی هەبێت، هەموو پاشماوەیەک بەسەر بردنی ژیان دەخرێنە ژێر خاک و پاش چەند ساڵێک لە بیر دەکرێن. بەڕێزان ژیان کورتتر لەوەیە کە بە خۆ فش کردنەوە و خۆ بە زل زانین دڵی خەڵکی تێدا ناڕەحەت بکەین، لەبری باس کردنی خۆمان با بهێڵین خەڵکی تر لە خۆیان بڵێن. چونکە باس لە خۆکردن مەسەلەیەکی جێی شانازی نییە. بهێڵن تا مەسەلەیەک باس بکەم کە بە سەرنج لەوەی کە دەیزانن کەمتر لە بیرتاندا بووە. بەڕاست دەزانن بۆچی گێل و گەمژەین؟ ئایا دەزانن چ شتێک دەبێتە ڕێگر لە گێل و گەمژە بوون؟ تەنها یەک شتی بچووک، هەبوونی کەمێک یۆد لە غوددەی تیرۆئید دەبێتە ڕێگر لە گێلی و گەمژەیی. ئەگەر نەشتەرگەرێک غوددەی تیرۆئید نەشتەرگەری بکا کە دەکەوێتە بەشی پێشەوەی گەردنەوە ئەو کەمە یۆدە دەربکات ئەوا تووشی گێلی و گەمژەیی دەبێ. ئایا ئەو ڕێژە کەمە لە یۆد کە بە پارەیەکی کەم دەتوانیت بیکڕیت و هەر ئەم ڕێژەیە لە نێوان عەقڵ و شێتیدا ماوەی دروست کردووە، بەهای ئەم هەموو شانازییەی هەیە؟ کەواتە ئەگەر دەتانەوێ خەڵکان بەرەو ئەو ڕێگەیەی خواستی خۆتان ڕێنموونی بکەن و وەک ئێوە ڕەفتار بکەن ئەوا مۆڵەتیان بدەنێ زیاتر لە ئێوە قسە بکەن.